کاسێتی شانزەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە چوار سەد و هەشتا و سێ. ئاشی من چەند چرکەیەک لەمەوبەر زۆر بە خێرایی دەگەڕا. وەکوو عادەت لە ڕوانگەی فەلسەفە یا مەنتقەوە لە نێوان هەر دوو مانایەکدا جۆرێک دژبوونی دیالێکتیک هەیە. نموونە، ئەگەر من بیر لە مانای ژیان بکەمەوە ناچارم واتای بەرامبەرەکەی واتە نەبوون بهێنمەوە بەرچاو. ناتوانین بیر لە بوون بکەینەوە و بە خێرایی تێی نەگەین کە بۆ هەمیشە بوونمان نابێت. دژبوونی نێوان بوون و نەبوون بە وشەی گران چارەسەر دەکرێت. چونکە شتێک لە ڕابووندایە هەم هەیە و هەم نییە. تێدەگەم. بەم جۆرە عەقڵی هیگڵ مەنتقی حاڵی لە کامڵبووندایە. لەم ڕووەوە کە ژیان و بوون پێویستیی دژبوونەکەیەتی، شیکردنەوە پێناسەکردنی ژیانیش پێویستیی دژبوونەکەیەتی. دەتەوێت نموونەیەکی تر باس بکەم لە زاری نیڵس بۆهێر کە فیزیازانێکی نەوەیی دانیمارک بوو. داستانێک دەگێڕنەوە کە دەڵێ نیۆتن لە سەر دەرگای ماڵەکەی تاکە پێڵاوێکی هەڵواسیبوو بۆ بەخت و چارەنووس، ئەڵبەت ئەمە خورافاتە و نیۆتن هەرچی بووبێت کۆنەپەرست و خورافاتی نەبووە. کەسێک پرسیاری لێ دەکا کە ئایا بە ڕاستی بڕوای بەم شتانە هەیە دەڵێت نا بەڵام بیستوومە کە کاریگەریشی هەیە. زۆر سەیرە ئەم شتە کەم و زۆر بانێک و دوو هەوایە بەڵام وەڵامی نیوتۆن بە تەواوی دیالێکتیکییە نیڵس بۆهێر وەکو وینێ شاعیری نەرویجی خۆمان ناوبانگی بە دوولایەنگەرایی هەبوو جارێک وتی دوو جۆرە ڕاستی هەیە ڕاستیگەلێکی ڕووکاری کە ڕەتکردنەوەیان بێشک باش نییە ڕاستیگەلێکی قوڵ و پڕ مایە کە دژایەتیان وەکو خۆیان باشە ئەمە چ جۆرە ڕاستییەکە؟ بۆ نموونە گەر من بڵێم تەمەن کورتە منیش دەڵێم لەگەڵتا هاوڕام. جارێکی تر دەست بۆ ئاسمان بەرز بکەم و بڵێم تەمەن چەند درێژە؟ دیسان وەری دەگرم چونکە ئەمەیش بە واتایەک دروستە. لە کۆتاییدا نموونەیەک دەهێنمەوە تاکوو بزانین کە دژبوونی دیالێکتیکی چۆن دەتوانێ بەرەو کردەیەکی هەڕەمەکی بڕوات و گۆڕانێکی کوتوپڕ دروست بکات. بەڵێ فەرموو. بیهێنەرە بەرچاوت کە کچێک بەردەوام بە دایکی بڵێت بەڵێ دایە، زۆر باشە دایە، هەر جۆرێک تۆ دەخوازی دایە، هەر ئێستا دایە. ڕقی لێ دەخۆمەوە. سەرەنجام دایکی کچەکە لەو هەموو گوێڕایەڵییەی کچەکەی بێتاقەت دەبێت و هاوار دەکات. ئەوەندە وەک مەڕی بێشوان مەکە و کچەکەی وەڵامەداتەوە بە سەرچاو دایە. من بوومایە ئەمدا بەم گوێی دا. لەوانەیە. بەڵام ئەگەر وا ڕێکە و کچەکە وتی من دەمەوێت وەک مەڕی مردوو گوێڕایەڵ بم، ئەو کاتە چیت دەکرد؟ ئەم وەڵامە منی دەخستە تێڕامانەوە بەڵام دیسان زلەیەکم لە بن گوێ دا. کەواتە بارودۆخەکە لێرەدا تووش لەمپەرێک دەبێ. دژبوونی دیالێکتێکی بە شێوەیەک دەرهاتووە کە دەبێت بەردەوام شتێک ڕووبدات. بۆ نموونە زلەیەک لە بنگوێ. لێرەدا دەبێت تایبەتمەندییەکی تری فەلسەفەی هیگڵت بۆ باس بکەم. گوێم گرتووە. لە یادت ماوە وتمان ڕۆمانتیکەکان بیری تاکەکەسیان هەبوو؟ ڕەمز و نهێنی ڕێگە بۆ دەروون دەکاتەوە. ئەم تاکگەراییەش دژبوونی خۆی کە فەلسەفە هیگڵدا دۆزییەوە. هیگڵ جەختی لەسەر ئەو هێزانە دەکردەوە کە خۆی بە هێزە هەستپێکراوەکان ناوی دەبات. لە ناو ئەم هێزانەدا هیگڵ بە تایبەت پێداگری لەسەر خێزان و کۆمەڵگای مەدەنی و دەوڵەت دەکردەوە. دەتوانین بڵێین هیگڵ دەربارەی باسی تاکەکەسی تا ڕادەیەک بێبڕوا و دوودڵ بوو. پێی وابوو تاکەکەس بەشێکە لە ئەندامەکانی کۆمەڵگا. عەقڵ یا ڕۆحی جیهانی زیاتر و گرنگتر لە هەمووان ئاسەواری لەسەر خەڵک هەیە و دەمێنێتەوە. تکایە ئەمە زۆرتر شی بکەرەوە. عەقڵ زۆرتر لە هەر ئەندامێکی تر لەسەر زمان دەردەکەوێت ئێمە لە قووڵایی زماندا چاو بە دنیا هەڵدێنین. زمانی نەتەوەی ئێمە بە بێ بوونی ئێمەیش درێژە بە ژیانی خۆی ئەدات. بەڵام ئێمە ناتوانین بێ زمان ژیان بکەین، کەواتە زمانە کە تاکەکەس دروست دەکا نەک تاکەکەس زمان. وتەیەکی ڕاستە. منداڵ نەک هەر لە زماندا بەڵکوو لە مێژینەی زماندا لە دایک دەبێ. هیچ کەسێک پێوەندییەکی سەربەستی بە مێژینەی خۆیەوە نییە، کەواتە کەسێک کە شوێنپێی خۆی لە دەوڵەتدا نەدۆزێتەوە، بە مرۆڤێکی غەیری مێژوویی دەژمێردرێت. ئەگەر لە بیرت بێ ئەم بیرۆکە لە لای فەیلەسووفە گەورەکانی ئاتێنیش گرنگییەکی سەرەکی هەبوو. دەوڵەت بە بێ هاوڵاتی هەر ئەوەندە بێ مانایە کە هاوڵاتی بێ دەوڵەت هەیە. ئەڵبەت کە وایە. هیگڵ دەوڵەت لە پێش تاکەکەسی هاوڵاتییەوە دەزانێت. دەوڵەت لە کۆی هاوڵاتییەکانی ناوخۆیشی گرنگترە و کەواتە بە وتەی هیگڵ مرۆڤ ناتوانێ لە کۆمەڵگای خۆی داببڕێت و هەر کەسێکیش پشت لە کۆمەڵگای خۆی بکات و بیەوێت لە چۆنیەتی ڕۆحی خۆی تێبگا دەبێتە گاڵتەجاڕ. من بە تەواوی لەگەڵی هاوڕا نیم، بەڵام تۆ درێژە بە وتەکانت بدە. بە بڕوای هیگڵ ڕۆحی جیهانە کە لە چۆنێتی خۆی دەگات نەک تاکە کەس. ڕۆحی جیهانی لە چۆنێتی خۆی دەگات؟ هیگڵ دەڵێ ڕۆحی جیهانی لە سێ قۆناغدا بۆ لای خۆی دەگەڕێتەوە، واتە لە سێ قۆناغدا دەگات بە ئاگابوونەوە. ئەم سێ قۆناغانە چین؟ ڕۆحی جیهانی لە سەرەتادا لە تاکەکەسدا خۆی دەنوێنێت، هی گەڵ ئەمە بە قۆناغی مێشکی ناودەبات، پاشان لە بنەماڵە و کۆمەڵگای مەدەنی و دەوڵەتدا دەگاتە ئاگابوونەوەی مەزن. ئەم قۆناغەیش بە بینینی ناودەبات چونکە لە هەڵسوکەوتی بەرامبەری خەڵکدا دروست دەبێ، بەڵام قۆناغێکی سێهەمیش هەیە ئەو قۆناغە دەبێ چی بێت؟ ڕۆحی جیهانی، مەزنترین شێوەی ئاگابوونەوە لە قۆناغی ڕۆحی کامڵ و تەواودا بەدەست دێنێت. هونەر و ئایین و فەلسەفە لەم بەشەدان. لە ناو ئەمانەیشدا فەلسەفە بەرزترین شێوەی ناسین و ئاگابوونەوەیە، چونکە لە فەلسەفەدا ڕۆحی جیهانی بیر لە کاریگەری خۆی لەسەر مێژوو دەکاتەوە. کەواتە ڕۆحی جیهانی سەرەتا لە فەلسەفەدا خۆی دەناسێت. لەوانەیە بتوانین بڵێین کە فەلسەفە ئاوێتەی ڕۆحی جیهانییە؟ هەمووی ئەمانە وەندە ڕەمزییە کە من دەبێت ماوەیەک دانیشم و دەربارەیان بیر بکەمەوە. بەڵام ئەو باسەی کۆتایی بەلامەوە خۆش بوو. کامەیان؟ ئەوەی کە فەلسەفە ئاوێنەی ڕۆحی جیهانییە؟ بەڵێ ئەمە ڕازاوە بوو. بە بڕوای تۆ ئەمە هیچ پەیوەندییەکی بە ئاوێنە برنجیەکەی ئێمەوە نییە؟ ئێستا کە پرسیارت لێ کردم، بەڵێ. مەبەستت چییە؟ وا دەزانم ئاوێنە برنجیەکە گرنگییەکی تایبەتی هەیە، چونکە بەردەوام خۆی دەردەخات. بێشک تۆ دەزانی گرنگیەکەی چییە. نا نازانم. من تەنیا دەڵێم ئەگەر بۆ هیڵدە و باوکی گرنگ نەبوونایە ئەوەندە باسی لێوە نەدەکرا. ئێستا ئەم گرنگیە چیە تەنیا هیڵدە دەیزانێت. داستانێکی گاڵتەجاڕی ڕۆمانتیک. چ پرسیارێکی سەختە سۆفیا. من لە وەڵامدانەوەیدا بێتوانام. بۆچی؟ چونکە ئەم شتانە بە دەستی ئێمە نییە. ئێمە بووینەتە قوربانیی ستەملێکراوی ئەم گاڵتەجاڕییە و ئەگەر منداڵێک لەسەر لاپەڕەیەک وێنەیەک بنەخشێنێ، دەتوانین پرسیار لە لاپەڕەکە بکەین، ئەم وێنە چییە؟ ئەوەندە من مەترسێنە. کیرکەگۆر، ئەوروپا لەسەر خواری شکستهێناندایە. هیلدە سەیرێکی کاتژمێری کرد، چواری پاشنیوەڕۆ بوو. فایلی نووسراوەکانی لەسەر مێزەکە دانا و چووە خوارەوە بۆ چێشتخانە. دەبێت لە پێشەوەی دایکی لە چاوەڕوانیدا لە تاسەوە بچێت خۆی بگەیەنێتە کەپری قایەقەکە. کاتێک لە کەناری ئاوێنە برنجیەکەوە تێدەپەڕی سەرێکی کرد. کترێکەی خستە سەر ئاگر بۆ ئەوەی گەرم بێتەوە. تۆزێک بابۆڵەشی دروست کرد. بڕیاری دا پلانێکی فێڵاوی بۆ باوکی ئامادە بکا. هیلدا خەریک بوو بەرە بەرە دەبووە ئامباز و هاودەستی سۆفیا و ئالبێرتۆ. پلانەکەی ئەو لەو کاتەوە کە باوکی دەگەیشتە کۆپێنهاگن دەستی پێدەکرد. بە سینەیەکی گەورەوەوە یا گەورەوە چوو بۆ کەپی قایەقەکە. وتی، فەرموو ئەمیش بەرکوڵی ئێوارە. دایکی تۆزێک کاغەزی سماتەی بە دەستەوە بوو قژی لە سەر ناو چاوی لادا کە پڕ بوو لە وردە زیخ. کەواتە ئیتر خواردنی ئێوارە نەخۆین؟ لە کەناری ئاوەکە دانیشتن و دەستیان کرد بە خواردن. دوای ماوەیەک هیڵدە پرسیاری کرد، باوکم کەی دێتەوە؟ ڕۆژی شەممە، من وام دەزانی تۆ ئاگاداری. چ کاتژمێرێک وتت کە کۆپنهاگن فڕۆکەکەی دەگۆڕێت؟ بەڵێ. دایکی قەپاڵێکی لە بابۆڵەکەی گرت و درێژەی بە وتەکانی دا. نزیکەی کاتژمێر پێنج دەکاتە کۆپێنهاگن. فڕۆکەی کریستیەن سێن چارەکێک مابێت بۆ هەشت بەڕێ دەکەوێت. پێدەچێ کاتژمێر نۆ و سی خولەک لە فڕۆکەخانەی کیوک دابەزێت. کەواتە چەند کاتژمێرێک لە فڕۆکەخانەی کۆپێنهاگن چاوەڕێ دەبێت. بەڵێ بۆچی پرسیار دەکەیت؟ هیچ، خەریک بوو بیرم دەکردەوە. هیڵدا چەند چرکەیەک بێدەنگ بوو لە پاشان بە بێتاقەتی وتی، لە ئانە و ئولە چ چ هەواڵێکی تازەت هەیە؟ جار بە جار تەلەفوون دەکەن بڕ بڕیار وایە بۆ پشووی مانگی ژوئیە بێن بۆ ئێرە. زووتر نایەن؟ پێم وا نییە. کەواتە تاکو دوو هەفتەی داهاتوو لە کۆپنهاگنن. هیلدا ئەم هەموو پرسیارە بۆ چییە؟ هیچ، هەر وا لە خۆ پرسیار دەکەم. تا ئێستا دوو جار ناوی کۆپنهاگنت بردووە، بە ڕاست؟ باسەکە ئەوە بوو کە فڕۆکەکەی باوکت لە کۆپنهاگن دەنیشێتەوە. لەوانەیە بەهۆی کۆپنهاگێنەوە کەوتبێتمە یادی ئانە و ئولە. خواردنەکەیان تەواو کرد، هیلدە بە خێرایی دەوری و پەرداخکانی خستە سەر سینیەکە. دایە من دەبێت پاشماوەی شتەکانم تەواو بکە تەواو بکەم ئەڵبەت. هیلدە نەیدەزانی ئایا هیچ تەشەر و گازندەیەک لە دەنگیدا نەبوو. وادەیان وابوو پێش لە هاتنەوەی باوکی قایەقەکە دروست و نوێ بکەنەوە. باوکم بەڵێنی لێسەندووم لە پێش هاتنەوەیدا کتێبەکە تەواو بکەم. ڕقی مرۆڤ هەڵدەستێنێت. کاتێکیش لە گەڕاندایە دیسان لە ماڵەوە فرمانی جۆراوجۆر دەردەکات. هیڵدا بە دەنگێکی تەشەراوییەوە وتی، تۆ ئاگادار نیت چەندە فرمان دەردەکات، نایشزانی چەندە چێژ لەم کارە وەردەگرێت. گەڕایەوە بۆ ژوورەکەی و دیسان دەستی کرد بە خوێندنەوە. سۆفیا لەناکاو دەنگی تەقەی دەرگای بەرگوێ کەوت، ئالبێرتۆ بە ڕوخسارێکی بە ڕوخسارێکی بێ تاقەتەوە سەیری سۆفیای کرد. پێویستمان بە ڕێگر نییە. تەقەی دەرگاکە توندتر بوو. ئالبێرتۆ وتی دەمهەوێت دەربارەی فەیلەسوفی دانیمارکی باست بۆ بکەم کە ڕەخنەی زۆری لە فەلسەفەی هیگڵ هەبوو. لێدانی دەرگاکە توندتر بوو و تەواوی دەرگاکە کەوتە لەرزین. ئالبێرتۆ وتی، شکی تێدا نییە کاری سەرگوردە. ئەڵبەت سێبەرێکی ناردووە بەڵکو ئێمە لە کارەکانمان بخاتە دواوە. ئەم کارانە بۆ ئەو زۆر ئاسانە وەکو ئاو خواردنەوە وایە. ئەگەر دەرگاکە نەکەینەوە بزانین کێیە، ئەڵبەت کارێکی ئاسانە بۆ ئەو کە خانووەکە بەسەرماندا بڕوخێنێت. بەڵێ تۆ ڕاست دەڵێی باشتر وایە دەرگاکە بکەینەوە. هەردووکیان چوونە بەردەم دەرگاکە، لێدانەکان ئەوەنە توند بوو کە سۆفیا چاوەڕوانی دێوێکی لە پشت دەرگاکە دەکرد. بەڵام کچێکی وردیلە بە قژێکی کاڵی درێژ و جلوبەرگێکی شینەوە لەسەر پێپلیکانەکە وەستابوو. لە هەر دەستێکیدا شووشەیەکی تێدا بوو یەکیان سوور و یەکێک شین. سۆفیا سڵاوی کرد و وتی، تۆ کێیت؟ کچەکە زۆر بە نازدارییەوە ئەژنۆی شکاند و وتی، ناوی من ئالیسە. ئالبێرتۆ سەری بزواند و وتی، دەمزانی ئەمە ئالیسی ناوچیرۆکی وڵاتی سەیر و سەمەرەیە. بەڵام لێرە چی دەکات؟ ئالیس بۆی شی کردنەوە و وتی، وڵاتی سەیر و سەما، سەمەرە، وڵاتێکی بێ سنوورە. واتە وەکوو نەتەوە یەکگرتووەکان لە هەموو شوێنێک بوونی هەیە. دەبێت ئەو وڵاتە بکەنە ئەندامی شەرەفی نەتەوە یەکگرتووەکان. ئێمە دەبێت لە تەواوی لیژنەکانیاندا نوێنەرمان هەبێت. چونکە نەتەوە یەکگرتووەکانیش لە ئەنجامی تێڕامانی مرۆڤەکانەوەیە. ئالبێرتۆ لە ژێر لچەوە غەڵبەغەڵبێکی کرد و وتی، ئامان لە دەستی سەرگورت. سۆفیا پرسیاری کرد، باشە تۆ لێرە چی دەکەیت؟ من ئەرکی گەیاندنی ئەم دوو شووشە فەلسەفییەم هەیە بۆ سۆفیا. شووشەکانی دایە دەستی سۆفیا، گیراوەیەکی سوور لە دانەیەکیاندا و ئەوی تریش گیراوەیەکی شینی تێدا بوو. نووسراوەی سەر شووشە سوورەکە وتبووی من بخۆرەوە. نووسراوەی سەر شووشە شینەکەش نووسرابوو منیش بخۆرەوە. دوای تۆزێک کەروێشکێک لە بەردەم دەرگاکەوە تێپەڕی. جلوبەرگی لەبەر دابوو و بە لەقەلەق لەسەر دوو قاچ بەڕێدا دەڕۆیشت. کاتێک گەیشتە بەرامبەری کەپرەکە کاتژمێرێکی لە باخەڵی دەرێنا وتی، وای وای بە درەنگ کەوتووم. دیسان دەستی کردەوە بە هەڵهاتن. ئالیسیش بە دوایدا هەڵات و لە پێش گوم بوونیان لە ناو دارستانەکەدا، ئالیس دیسان ئەژنۆی شکاندەوە و وتی، دیسان دەستی پێ کردەوە. سۆفیا بە دوایدا هاواری کرد، سڵاوی من بگەیەنەرە دینا و شازادە، شازادە خانم. ئالبێرتۆ و سۆفیا هەروا لەسەر پێپلیکانەکە وەستابوون و سەیری شووشەکانیان دەکرد. سۆفیا نووسراوەکانی خوێندەوە. من بخۆرەوە و منیش بخۆرەوە. من ناوێرم لەوانەیە ژەهر بێت. ئالبێرتۆ شانی بزواند. سەر گورد دەمانەی ناردووە و هەر شتێکیش لە سەر گوردەوە بگا تەنیا فیکر و خەیاڵە، کەواتە ئەم گیراوانە ڕاست نین. سۆفیا سەری شوشە سورەکەی کردەوە بە ترسەوە نایە سەر لێوی. تامێکی شیرینی سەیری هەبوو. بەڵام ئەمە تەنیا سەرەتای ڕوداوەکە بوو کاتێک گیراوەکە لە گەروی ڕۆیشتە خوارەوە لە دەوروبەریدا شتانێک ڕویاندا دەڵیی دەریاچە و دارستان و کەپرەکە لە یەک ئاڵان و بوون بە یەکێک. زۆر درێژەی نەکێشا کە هەموو شتێک بوو بە یەک کەس. ئەو کەسەش خۆی بوو. سەیری ئالبێرتۆی کرد ئەویش بووبوە بەشێک لە ڕووخساری ئەو وتی، سەیرە! سەیرە! هەموو شتێک هەر وەک لەوە پێش وایە، بەڵام هەمووی بوو بە یەک شت. هەست دەکەم هەموو شتێک یەک فیکرە. ئالبێرتۆ سەری بزواند، بەڵام وا هاتە بەرچاوی سۆفیا کە خۆیەتی سەردەبزوێنێت. ئالبێرتۆ وتی. ئەمە یەکێتی ڕۆح یان سەرەکی بوونی خەیاڵە. ئەمە ڕۆحی جیهانی ڕۆمانتیکەکانە لە تەجەبەی ئەواندا هەموو شتێک یەک منی مەزنە. هەروا هیگڵە کە ڕەخنە لە تاکەکەس دەگرێت و هەموو شتێک بە سومبولی عەقڵێکی تاقانەی دنیا دەزانێت. بە بڕوای تۆ لە شوشەکەی تریش بخۆمەوە لەسەری وا نوسراوە. سۆفیا سەری شووشەکەی لابرد و قومیەکی بە ئارەزووی دڵی لێ خواردەوە. ئەم گیراوەیە تازەتر و توندتر بوو، دیسانەوە هەموو شتێک لە دەوروبەریدا گۆڕا. کاریگەری شووشەی یەکەم بە خێرایی سڕایەوە و هەموو شتێک گەڕایەوە بۆ حاڵەتی ئاسایی خۆی. ئالبێرتۆ بۆوە بە ئالبێرتەکەی جاران. دارستانەکە دیسان گەڕایەوە بۆ خۆی و ئاوەکە دیسان حاڵەتی دەریاچەی لە خۆ گرت. بەڵام ئەم حاڵەتەیش چەند چرکەیەک زیاتر دەوامی نەبوو. شتەکان وردە وردە لێکجیابوونەوە ئێستا درەختەکان بەشێک لە دارستان نەبوون بەڵکو هەر دارێک نموونەی حاڵەتی جیهانی خۆی بوو پەلەوەرەکان وەکو جیهانی ئەفسانەی پەرییەکانیان لێهات و جیهانێک کە لە باریەوە هەزاران داستان دەوترێ لەناکاو دەریاچە بچووکەکە وەک دەریاچەیەکی بێ سنووری لێ هات، نەک هەر لە قووڵایی و ڕووبەریدا، بەڵکوو لە دیمانە و نەخشی لێکپچڕاوی شەپۆلەکاندا. سۆفیا هەستی کرد کە دەتوانێ هەموو ژیانی سەیری ئەم ئاوە بکات و تا کاتی مردنی سەرلەتەواوی نهێنی و ڕێوڕەمزەکانی نەکاتەوە. چاوی بە لووتکەی درەختێک کەوت، سێ چۆلەکە خەریکی گەمەی ئەم ڕووداوە سەیرە بوون. نەکاو خۆشارێکێ نەکاو خۆشارکێ بکەن. سۆفیا لەگەڵ خواردنی ئاوی شووشە سوورەکەیشدا دەیزانی لەسەر ئەم درەختە چەند چۆلەکەیەک هەیە. بەڵام بە ڕوونی نەیئەدین. گیراوە سوورەکە تەواوی جیاوازەکانی لەناوبرد و سۆفیا لەسەر پلیکانە بەردینەکەوە داپەڕی. دام و کا و سەیری گیاکانی کرد. لێرەدا دنیایەکی تازەی تری دۆزییەوە، وەکو مەلەوانێک کە بۆ یەکەمین جار لە قوڵایی ئاودا چاو دەکاتەوە. جاڵجاڵۆکەیەک بە هەنگاوێکی دڵنیاوە لەسەر گیاکان بەرەو مەبەستێک دەچوو. دەعبایەکی سووری بچووک لەسەر گیاکانەوە هەڵبەز و دابەزی دەکرد و دەستەیەک مێروولە لەناو گیادا بە کۆمەڵ خەریکی ئەنجامدانی کارێک بوون. بەڵام هەر مێروویەکی بچووک بە شێوازی تایبەتی خۆی بە ڕێگەدا دەڕۆیشت. لە هەمووی سەیرتر کاتێک سۆفیا جەستەی ڕاست کردە و دیمەنی ئالبێرتۆی دی، ئالبێرتۆ هەروا لەسەر پێپلیکانەکە وەستابوو، بەو حاڵەش وەک بوونەوەرێکی سەیر و سەمەر دەهاتە بەر چاو. دەڵێیت بوونەوەرێکی ئەستێرەکانی تر بوو یاخود ڕوخسارێکی سیحرکراو لە داستانی پەریاندا. سۆفیا خۆیشی وەک بوونەوەرێکی تاقانە و بە شێوەیەکی بە تەواوی نوێ هەست دەکرد، چیتر تەنیا مرۆڤێک یا کچێکی تەمەن پانزە ساڵ نەبوو. سۆفیا ئامۆندۆسۆن بوو و تەنیا ئەو بوو کە دەیتوانی سۆفیا ئامۆندسۆن بێت. ئالبێرتۆ پرسیاری کرد، چی دەبینیت؟ دەبینم کە تۆ باڵندەیەکی سەیر و سەمەری. بەڕاست؟ وابزانم من هەرگیز تێناگەم کەسێکی تر بوون چۆنە. لە تەواوی جیهاندا دوو بوونەوەری یەکسان پەیدا نابێت. دارەکانیش؟ ئەوانیش وەک جاران نین، دنیایەکی کامڵن لە داستانە سەرسوڕهێنەرەکاندا. هەر ئەوە بوو کە من مێشکم بۆی دەچوو. شووشە شینەکە تاکە کەسگراییە. بۆ نموونە بیرۆکەی کرکەگۆرە. لە بەرامبەری ئیدەئالیزمی ڕۆمانتیکەکاندا دانیمارکییەکی تریش دەگرێتەوە کە هەر هاودەورەی کرکەگۆر بوو. ئەفسانەنووسی ناودار هانس کریستیان ئەندێرسۆن ئەویش بۆ وردەکارییە زۆر زەنگین و پڕاوپڕەکانی سروشت چاوێکی تیژی هەبوو. فەیلەسوفێک کە هەموو شتەکانی زیاتر لە سەدەیەک لەمەوبەر سەیر کرد، لایب نیتسی ئەڵمانی بوو. لایب نیتیسیش وەک و کرکەگۆر کە لە دژی هیگڵ هەستایەوە لە بەرامبەر فەلسەفەی ئیدەئالیست و خەیاڵاوی ئیسپینۆزادا هەڵوێستی گرت. دەنگت دەبیستم بەڵام ئەوەندە گاڵتەیە کە پێکەنینم دێت. سەیر نییە ئێستا قومێکی تر لە شووشە سوورەکە هەڵقوڕێنە و وەرە لێرە لەسەر پلیکانەکە دانیشە تاکوو دەربارەی کرکەگۆر باس بکەین و وانەی ئەمڕۆمان تەواو بکەین. سۆفیا لەسەر پێ پلیکانەکە لە پەنای ئالبێرتۆدا دانیشت. قومێکی لە گیراوەی شووشە سوورەکە خواردەوە و هەموو شتەکان دیسان پێکەوە لکانەوە. سۆفیا دیسان هەستی کرد کە جیاوازییەکان لە لای گرنگ نییە. بە ناچاری تۆزێکیش لە گیراوەی شووشە شینەکەی خواردەوە و دنیای دەوروبەری وەک جاران لە پێش هاتنی ئالیس و هێنانی دوو شووشەکەی لێ هاتەوە. سۆفیا پرسیاری کرد. بەڵام کامیان ڕاست بوون، شووشە سوورەکە دیمانەی ڕاستەقینەی دەنواند یاخود گیراوە شینەکە؟ هەردووکیان، هەم سوورەکە و هەم شینەکە. ناتوانین بڵێین وتەی ڕۆمانتیکەکان هەڵە بووە کە دەیانوت یەک شت بوونی ڕاستەقینەی هەیە، بەڵام لەوانەیە ڕوانگەکەیان تۆزێک تەسک بووبێت. ئەی شووشە شینەکە؟ وابزانم کرگەگۆر چەند قومێکی لەم گیراوە شینە خواردبێتەوە. شکی تێدا نییە کە شووشە شینەکە دەربارەی گرنگی کەسێکی تیژبینەوە بوو. بەڵام ئێمە تەنیا نەوەی دەورانی خۆمانین هەریەک لە ئێمە جیاواز لەمانە کەسێکی تاقانەین کەسێک کە تەنیا یەک جار دەژی هیگڵ زۆر گرنگی بەم باسە نەدا؟ نا هیگڵ زۆرتر لە بیری پانتایی بەرینی مێژوودا بوو هەر ئەمە بوو کە کرکەگۆری بێزار دەکرد بە بۆچوونی ئەو هەم ئارمانجگەرایی ڕۆمانتیکەکان و هەم مێژووگەرایی هیگڵ بەرپرسیاریەتی تاکەکەسی لە بەرامبەر ژیانی خۆیدا لێڵ و تار دەکرد. کەواتە هیگڵ و ڕۆمانتیکەکانی ڕەتدەکردەوە. دەتوانم تێبگەم بۆچی ئەوەندە بە ڕقدا کەوتبوو. سۆرێن کیرکەگۆر لە هەزار و هەشت سەد و سیانزە دا لەدایک بوو و لە ژێر چاودێری باوکێکی زۆر توند و سەختگیر دا گەورە بوو. ماخۆلیای ئایینی ئەو بەهۆی کەسێکی وەک باوکیەوە بوو. ئەم وتە پێشەکیەکی زۆر باش نیە. هەر بەهۆی خولیاوە بوو کە ناچار بوو واز لە دەزگیرانەکەی بێنێت و ئەمە شتێک نەبوو کە سیستەمی بۆرژوازی کۆپێنهاگن لەبەرچاوی نەگرێت. هەر بۆیە لە سەرەتاوە کەسێکی دوورخراوە و گاڵتەجاڕی خەڵک بوو. بە هەر جۆرێک بێ بەرە بەرە فێر بوو کە وەڵامی مشت بە مشت بداتەوە و هەر ڕۆژ زیاتر لە دوێنێ بووە یەکێک لەو کەسانەی کە ئیبسێن بە دوژمنی خەڵکی ناو دەبات. هەمووی ئەمانە بەهۆی شێواندنی دەزگیرانداریەک نەک تەنیا هەرەوە کرکەگۆر بە تایبەت لە ساڵانی کۆتایی تەمەنیدا بە توندی ڕەخنەی لە کۆمەڵگای دەگرت دەیوت تەواوی ئەوروپا لە سەرەوخواری شکستهێناندایە پێی وابوو لە دەورانێکی بە تەواوی بێ شەوق و هەروەها نەبوونی هەستی بەرپرسیاریەتیدا دەژی لە ڕەخنەی خۆیدا لەسەر مەسیحیەتی ڕۆژی یەکشەممانە هیچ سۆز و بەزەییەکی نەبوو. ئەمڕۆکە مەرجی بە مەسیحی بوون ئەندامبوون لە کلیسادایە. زۆریەک لە منداڵان تەنیا بەهۆی ئەو دیاریانە کە وەری دەگرن دەبنە ئەندامی کلیسا. بەڵێ ڕاست تێگەیشتویت. بە بڕوای کرکەگۆر مەسیحیەت ئەوەندە ناژیرانە و بکوژی تواناکانە کە دەبێت یان بە تەواوی پەسەند بکرێ یاخود بە تەواوی ڕەت بکرێتەوە. هیچ سودێکی نیە گەر تۆزێک یان تا ڕادەیەک ئاینی بێت چونکە یا عیسا لە ڕۆژی جەژنی پاکدا لە گۆڕ هەستاوەتەوە یا نا ئەگەر بەڕاستی لە گۆڕەکەی هەستابێتەوە و ئەگەر بەڕاستی بۆ ئێمە گیانی بەخت کردبێت کارێکی ئەوەندە مەزنی کردووە کە کاریگەریەکەی دەبێت هەموو ژیانمان لەخۆ بگرێت تێدەگەم چی دەڵێیت.